گوێگرانی ئازیز و خۆشەویست ئەسلااوان لێبێ خۆشحاڵین لە بەشی 16 خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە لاتان فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی بەردەوام ئەبێت لەسەر گێڕانەوەی بەسەرهاتەکانی ژیانی خۆی لە سەردەمی شۆڕش و شاخدا هەژار دەنووسێ گوندێک لە لای دهۆک هەیە سپیندارە لەوان دەگێڕنەوە کە زەرگەتە بە منداڵێکیەوە داوە دەستیان داوەتە تفەنگان وتویانە، های، زەرگەتە حەدی چییە بە کوڕمانەوە بدا؟ چوونە ڕاوە زەرگەتە، زەرگەتەیەک بەسەر لووتی یەکێکەوە نیشتووە، فیتەی بۆ ئاوەڵان لێداوە و ئیشارەی بۆ سەر کەپووی خۆی کردووە، یانی ئەوەتا، تا نەڕۆییوە تفەنگی پێوەنێن. پێش تاوهەڵاتێک یەکێکی سپیندارەیی تووتن دەدێرێ، دەبینێوا سەرباز و جاش لە گرد وەسەر دەکەون، دەڵێ ئەی بەخێر بێن سەر چاوی من دەست ئەداتە تفەنگ و بەرەو سەری گرد ڕاکە زۆر جار بە گوللە قوڕی پێ هەڵدەپڕژێ ڕناوەستێ و سەری گرد دەستێنێ نۆ کەس لە دوژمن دەکوژێ و بە دە تفەنگەوە دەچێتەوە سەر ئاوداشتن کە دوژمن هەڵاتووە ستونێکی سەرباز بە سێتانکەوە هەجومی کردە گوندی سپیندارە بە تفەنگێ ڕاو بەداس و خەنجەر بۆی چوون تانکێک دا قوڵکە کەوت ڕێگەی دووەکانی تر بڕە، خەڵکەکە بە ژن و منداڵەوە هێرشیان کرد، دوو تانک هەڵاتن، تانکی دە قوڵکە کەوت و ناچار تەسلیم بوو. سەرنشینەکانیان بە دیل گرت و تانکیان ئاگردا، لەو شەڕەدا سێ کەسیان لێ کوژرا و دوانزە کەلاکیان لە دوژمن خست و هەر دەتگوت چوونە سەر شایی. شەڕ لە هەموو لا گەرم بوو. بە ڕۆژ نەئەکرا بگەڕێم، ئەگەر کارم لە خورکیە هەبا، شەو دەچووم و بۆ خەو دەهاتمەوە باڵەتە. هەر تاریکان لە دێ دەردەچووین بۆ ناو پۆلە هەنارێک، تا ئێوارە لەوێ دەماین و نان و چامان لەوێ دەخوارد. تەنەکە نەوتێکی بەتاڵمان کردبووە مێزی نووسین، بە کاغەز و کاربۆن نەشرەمان دەنووسی. بەیانییەک حافز مستەفا قازی درەنگ وەخەبەر هاتبوو، تاو هەڵاتبوو لە دێوە بەرەو ئێمە دەهات دوو تەیارەی مێگ هاتن دیتیان بۆی گەڕانەوە لە بن بەردێک دانیشت دیار بوو لە بەرچاوی تەیارەچی ون بوو بوو چەند سوڕێکیاندا و ڕۆیشتن حافظ دەیگو زۆر دەترسام هەر دەمگو دەی سەگ با بلێم دەن بانە دەی سەگ با بلێم دەن با نەجاتم بێ لێیان نەدام خەڵکی باڵەتە هەموویان خزمی ئەو برادەرانە بوون، زۆر جار دەعوەتیان دەکردین خەیار و تەماتەیان بۆ دێناین، شەوێک وتیان موهەندیسەکان بانگت دەکەن، بە گەرمایەکی زۆر دەرگایان لەسەر خۆ داخستبوو، ئارەقیان لە پێش بوو، ترۆزی زەلام مەزە بوو، وتم، کاکە ئەمەش ناو دەنێن زەوق؟ کورە هەستن تا نەپیشاون، دەستم پێ لە جەژنی ئارەق بەردان و هەستن، تەیارە ڕۆیشت. لە چیاوە سەرکەوتین و تووشی سەرەولێژێکی زۆر کووڕ بووین. ڕادیۆکەم بە کاک عەبدولڕەحمان بوو، بەردێکی لە بن پێ دەرچوو. ڕەتی برد و سێ چوار سەرمەقولاتی دا و تەخت لە عەرز درێژ بوو. من بێ ئەوە فکر بکەمەوە وتم، خۆ ڕادیۆکەم نەشکاوە؟ وتی، ئای ماڵت وێران کەی دەبێ؟ ئەوە من دەمرم. ئەویش دەڵێ ڕادیۆکەم گەیشتینە دەشتای ڕوومان کردە گەلی لالەش مەلای جەزیری فەرموویە دلگەشتەمە ژ دێرێ ناچم کەنیشتەی قەت میحرابی وێ بە من ڕا وەردا بچینە لالەش لە کتێبەکانی باسی مەشایخاندا و بەتایبەتی لە تەزەکەرەتول ئەولیای عتاردا باسی شێخێک بە ناوی عادی بن مسافر هەیە کە لە ڕەفیقانی خۆشەویستی غەوسی گەیلانی بووە ژیانی شاران و زۆری یارانی لە بەرچاو کەوتووە و لە چیای هەکاری لە کوختەیەکدا دوور لە دونیا ژیاوە موریدە کورد دەوریان داوە لەوان زەماناندا دەستەیەک لەو سۆفیانە گەیشتوونە ڕادەیە کە لایەن وایە خدا هەمووی هەر ڕەحمەتە و بەزەی ڕەحمەت و عذاب هەرگیز دانویان پێکەوە ناکوڵێ لەبەر ئەوە جنێویان بە شەیتانیش نەداوە و لایەن وایە بوونی شەیتان ئیرادی خوایە و بە زاراوەی ئەمڕۆ تاکتیکی تایبەتیە کە مەنسوور هەلاج و جونەیدی بەغدای و شبلی و زۆر کەسی تریش لەوانە بوون تەنانەت ئەحمەدی خانی خۆشمان لە مەموزیندا عزر بۆ شەیتان دەخوازێتەوە و لاگیری لێ دەکا دەڵێ خودایە شەیتان هەرچونکە سەزدەی بۆ ئادەم نەبرد و وتی جگە لە تۆ کەس ناناسم و بۆ بێگانە سەر نەوی ناکەم وات بەسەرهێنا لە دوای مەرگی شێخ عەدی چەند چین خەلیفەی ئەو هاتوون و ئەم ئیرشادەیان بەڕێوە بردووە، موریدی نەخوێندەوار و دڵگەرم کە باشیش تێنەگەیشتوون وردە وردە پێیان لێ هەڵبڕیوە، تا وای لێ هاتووە کە شەیتان بە دۆستی نزیکی خوا بزانن و ناوی بنێن مەلەک تاوس. موسوڵمانانی جیرانیان بە کافریان لە قەڵەم داون و زۆر جار قەتڵ و ئامیان کردوون و سوڵتانانی عوسمانیش دنەی خەڵکیان لێداون کە کورد بە کورد بە کوشت بدەن گەرگەی وەتە ڕادەیەک هەموو یەزیدیەک ڕقی زۆری هەر لە مسلمانە و مسلمانیش لای ئەوان هەر کوردە مسلمانەکەی هاوسەیانە ئیتر هەرچی مسلمان بیکەن لای ئەوان خراپە وا دەردەکەوێت کە مسلمانان ناوی یەزیدیان بەسەردا بڕی بن کە یزید زۆر خراپە بەڵام خۆیان دەڵێن ئێمە یزدین واتە خودایی زۆر کتێب دەربارەیانەوە نووسراوە و سەدها چیرۆکیان بۆ ڕێک خراوە کە هیچیان یەکتر ناگرنەوە هێندێک دەڵێن پاشماوەی زەردەشتەکانن هێندێک دەڵێن میتراین و زۆر شت بەڵام من بە تێکەڵی و ئاشنایەتی و هاتوچۆکردنی شوێن و پیاوەزلەکانیان وای بۆ چوون کە لکێکن لە مسوڵمانان و لایەنداوە هەروەک چۆن مسلمانەتی پێغەمبەر یەک تەرح بووە و ئێستا ماشەڵڵا هەزار لکی لێ بووەتەوە و هەمووش یەکتر بە کافر ئەزانن و هەمووشیان ڕاستەکەن. ئەو شی و دۆڵەی کە خانەقای شێخ عەدی بووە ناوی لالەش و چونکە موبارەک و پیرۆزە قەت کەس دارێکی نەبڕیوە سەرتاپا کەسکە و بەڕاستی بەهشتێکی سەر ڕووی زەمینە گەلیلالش زیارەتگای هەرە گەورەیە پیاوە دینێ گەورەکانیان کە هیچیشیان سیوادی نووسین و خوێندنیان نییە جگە لە بابە شێخی ڕئیسی دینی هەرێزل کە لە شاری شێخان دەژی و ساڵی چەند مانگێک دێتەوێ زۆریان تەرکە دنیا لە لالەش دەژین. ڕێگەی ڕوو بە لالش و مرقەدی شێخ عەدی کە یەزیدی پێی دەڵێن شێخ هادی چەو ڕێژێکی باش کراوە من پاشپانییەم بە شەکالە خوارەکەم بریندار بوو بوو کە گەینە سەر ئەم ڕێ خۆشە شەکالم داکەند و بە پێخاوسی ملم ڕێگرت بەسەر پردێکی سیمانیدا پەڕینەوە کە چەمێکی چکۆڵەی بە ژێردا دەچوو هەرگەیشتینە ناو ئاوایی فەقیر شەمۆ کە یەکێک لە پیاوە ئاینیە گەورەکان بوو دەگەڵ بیست کەسێک کە لە دوورەوە بە پیرمانەوە هاتن وتمان دیارە ژەنەراڵ عەبدوڕەحمان قازیان ناسیوە بۆیە هاتوون نەخێر زۆر بەهەڵە چوو بووین هاتبوون بە پیر منەوە سەرزارەکی بەخێرهاتنی هاوڵەکانمیان کرد فەقیر و سۆفیەکان فڵچوهۆر ملیان لە ماچکردن و لە باوەشگرتنی مننا هزار جاریان گوتبێ تە بخێر هاتی سەر چاڤا سەر سەرا هێشتا کەمە بەراستی واقمان وڕما بوو خویە خەبەر چییە بە پاڵە پەستەوە پێش ژەنەراڵیشیان خستم و چوینە دیوەخان هەرکەس لە کیسە توتنی خۆی جغارەی بۆ دەپێچامەوە و تا چایەکیان بۆ برادرانم دێنا دوانیان لە پێش مندانا سەیدا هەژار سەیداوی دەلال کەری نێر نەیدەکێشا وتم فەقیر شەمۆ ئێمە هاتوین زیارەتێک بکەین و ئەمڕۆ بڕۆینەوە ئەویش وتی ئا ئەم قسانە چییە؟ دوای نانی نیوەڕۆ چووینە سەر ئاوی زەمزەم کە حەوزێکی سەرداپۆشراوە و سەکۆی لە دەورا هەڵبەستراوە و حەسیر و بەڕەی لێ ڕاخراوە، سەرچاوەی کانییەکە لە ژوورێکی دیکەدایە کە دەرگای داخراوە، ئاش گێڕێکی ئاو، سارد وەک تەرزە، سووک وەک ئاوی حەیاتی فڕ دەکا و دێتە حەوز و لەوێوە بۆ ئاودێری باغ و دەغڵ دەڕوا. ئەو کێژ و لاوانەی دڵیان دەچێتە یەکتر و دەبن بە دەستگیران لە سەفری حەج بۆ لالش دێن لە دەوری ئەم حەوزەدا ئانیشن فەقیر شەمۆ یان بابی چاوێژ یان بابە شێخ بۆ خۆی دوان دەباتە ژووری سەرکانی و فۆتە لە ئاو هەڵدەکێشێ و لەسەریان دەبەستێ و لێک مارە دەکرێن ئیتر بەو جۆرە تا هەموو دڵبەر و دڵدار پێک دەگەن من لەوێدا پرسییم فەقیر شەمۆ یانی چی ئاوی زەمزەم ئەویش وتی، سەیدا! ئەم ئاوە ڕەگی لە ئاوی زەمزەمی حەجی بسوڵمانانەوە دێ، منیش وتم، های، قسەی هیچ! ئاوی زەمزەمی مەکە سوێرە، تاڵە، بۆگەنە، لەبەری ناڕوا، حەدی چییە چاکترین کانیاوی کوردستان لە ڕەگی ئەو بێ؟ دیار بوو بزەی سمێڵی دەهات بەڵام دەیگوت وا مەفەرموو وا دەڵێن فەقیر شەمۆ پێشمان کەوت و بۆ زیارەتی شێخادی لە حەسارێکەوە ڕەتبووین دەرگای مەرقەت گەورە و دارین و سپی بوو ڕسمی مارێکی بەڕەش لێ هەڵکەندرا بوو لە داڵانێکەوە ڕۆیشتین لە دەستی چەپ دەرگای ژووری مەرقەت بوو ئاشکرا دیارە مزگەوت بووە شوێنەواری میحرابی هەر ماوە شوباکی سەر قەبر سندوقێکی زۆر زەلامی دارینە هەر فەقیر ماز دەکا و ئێمەش بە شوێنیدا تێرمان هەموو گۆشەی مەرقەت ماچ کرد فەقیر دوعای بۆ کردین و دوعای بۆ بارزانی و شۆڕشەکەی کرد و ئامینمان وت لە خەڵکم بیستە بوو کە شەوێکی تایبەتی لە ساڵدا مەلەکتاوس لە پشت پەردەوە قسە دەگەڵ بابە شێخ دەکا چاوم گێڕا پەردەیەکی سووری کاڵەوە بوو لە سوچێکی مزگەوت لە بەرامبەر دەرگاوە هەڵواسراوە پرسییم ئەتوانم ئەمەش زیارت کەم فەقیر وتی نا نا کەس نابێ دەست لەوە بدا لە دەرکەوتندا ژەنەراڵ لە پێشە و ئێمە بەدواوە فەقیر خۆیدا دوای هەمووان گەڕامەوە سوێندم خوارد کە من پێش تۆ ناکەوم ناچار پێشم کەوت گەیمە پەردەسوور هەڵمدایەوە کورسیەکی لێدانرابوو هیچی تر مەلەک تاوسیشم نەدیت بردیانینە چەند زیارەتی تریش دارتوویەکم دیت کە دەبوو ماچ کرێ دار زۆر زل بوو بەڵام لەو شوێنەی دەمی پیاو بیگاتێ لە ناوقەتدا وا باریک بوو بوو کە نزیک بوو لە بەربای بەهێز بشکێ هەمووش لە لای جێددان بوو، چەند نەمامەتووی دیکەشیان لە پەنا چەقاندبوو کە ئەگەر گەورەکە شکا خەلیفەی ئەو بن. لە مێرگوڵەیەکدا ڕەنگە چوار پێنج هەزار سینگوڵکەی دار دە عەرز چەقێنرابێ، بەردێکیشمان ماچ کرد کە گۆیا شێخ هادی لە سەری دانیشتووە و تەیروتوور هاتوون لە سەر شانی هەڵنیشتوون، ئەو ڕۆژەمان بە زیارەتانەوە ڕابوارد، پێشنوێژی ڕۆژی دواییش لەسەر کانی زەمزەم کە زۆر فێنک بوو چاونانی نیۆڕۆمان خوارد ئەمەت لەبیر بێ کە خواردنی هەرە باش و ماقۆڵ لە هەموو بادینان و جززیریش ساوار و گۆشتە برنج هیچ قەدری نەگیراوە ژەنەراڵ قازی کە هەر خۆمانە بووین وتی من هیچ بەدڵ ماچی مرقەدانم نەکرد منیش وتم، بەڵێ ڕاستە لە خۆتانم، خوێندەواریشم، بەڵام هیچ لە ئۆلێ نازانم، ئۆل واتە دین، دەمەوێت چەند پرسیارێک بکەم ناشی نووسمەوە. فەقیر وتی، بەڵێ سەرچاوان، بێژە. وتم، چیرۆکی ئەم خۆ پێخوازکردنە چییە؟ وتی، مرۆیەک هەبوو ناوی موسا بوو، تەناس دەکی؟ وتم، بەڵێ باشی دەناسم. فەقیر وتی، لە ئەڵماس تیژتر ڕێگەی سەد ساڵ دوور هیچ تەنابڤازێکی لۆتی بێجاڕیش ناتوانێت لێی بپەڕێتەوە هێندێک وەک کەڵەبەردم لە دەوری پردی سیرات دیت ئەوانە چ بوون وتی برا سیخوڕ زۆرە بێستانان ناهێڵن لاوەکانمان لە پشت ئەو بەردانە شەوانە خۆمات دەکەن سیخوڕان دەکوژن منیش وتم ئافرین پردی سێرات هەم زیارەت و هەم ڕاوە سیخوڕ ئەگەر چوینە زیارەتی مەرقەد شکڵی مارم لە دەرگا دیت چەند شتی وەک لینگە تەرازووی بە زنجیر هەڵواسراوی لێبوو ئەوانە چن وتی شکڵی مار مەپرسە بەڵام بە خودا بەدڵ دەمزانی ئەو پرسیارەکەی ئەو لینگە تەرازوانە ڕۆن و پڵیتیان تێدەکرێ بۆ ڕووناکایی نابێ نەوت بچێتە بارەگای شێخادیەوە من وتم بەڵێ بەڵێ نەوت شتێکی بۆگەنیوی پیسە ئەو سێکیەوەی دەوری گەڵیداوە ناویان چییە؟ وتی، ئا، ئەم کێوەی لێی دانیشتووین ئۆرفەت، ئەوەی بەرامبەر شەهدەت، ئەوەی لای ڕۆژاوا عەزرەت. وەختی خۆی لە بەغدایە ڕا عەبدولقادر گەیلانی، جونێدی بەغدادی و شبلی و حەسەن بەسری و گەلێکی تر لە ئەولیا هاتنە شەڕی شێخ هادی، گەییبوونە بن چیا. شێخ هادی بە کەرامەت زانی ئەوان هاتوون، یەزیدییەکی سواری گاشەبەردێ کرد و بە هەڕهەڕ وەک هەور بگرمێنێ گەیشتە پێشیان لەسەری چیا. خەبەری پێدان کە شێخ هادیش دێت، شێخ هادی سواری شێر بوو، ئاوزەنگی زینی شێر دوو پشک بوون، مارێکی زەلامی کردە قامچی و چوو. منیش پرسیم، دوو پشکەکانی ئاوزەنگی نەدەپسان؟ وتی، نا، دوو پشکی گەلەک مەزن بوون. چاوی بەو شێخانە کەوت بە خێرێ هێنان لە بن سێبەرە بەردێک دانیشتن. دنیا گەرم بوو هەموو میوانەکان وتیان تین و مانە بۆ ئاو چ بکەین شێخ هادی بە گۆچانەکەی دەستی لە بەردەکەیدا باوەشێک ئاوی سارد لە بەردەوە فڕکەی کرد تەزبی حوعاسایەکیش بە ئاوەکەدا هات عبدولقادر وتی ئۆ خودێ ئەوە ئاسا و تەزبیحی منن لە بیرم کردبوون ئیتر لە دیتنی ئەو معجیزە هەمویان شادەیاندا کە شێخ هادی لە هەمووان شێخترە ناوی کێوەکە بوو بە شەهدەت لەوێوە هاتنە گەڵی و سەر ئەم چیایە کەوتن زۆر باش یەکتریان ناسی و بوونە ناسیار، عارف عورف، بە عارەبی یانی ناسیاری، ئەم کێوەش ناوی عورفەتی لێ نرا، مەلا ئۆ بەکری جەزیری لە جەزیر و بۆتانەوە زۆر عاشقی شێخ هادی بوو، هات کە زیارەتی بکا. گەیشتە سەری ئەو چیایە، بە دیوی گەڵیدا ڕۆحی دەرچوو. عەزرەتی دیداری پێ ما. هەر بۆیە چیا ناو نراوە، عەزرەت. ئیدی لەوێدا فەقیر بە سەر ئاماژەیەکی بۆ کردم وەک ئەوەی بڵێ، فەرموو، چ پرسیارێکی ترت هەیە تا وەڵامت بدەمەوە؟ گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا و بەم شێوەیە هاتینە کۆتایی بەشی 16 خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا شەوێکی تر و لە بەشێکی تردا پێتان دەگەینەوە شەوتان ئارام و بەختەوەربن